حسابی ئەو کاتەش بە وردی ڕابگرن، لە پەروەردگاریشتان بترسن و ماوەکەیان بۆ درێژ مەکەنەوە، ئەگەر لەو کاتە دیاری کراوانەدا یەکجار تەڵاقتان دان، ئەوە با ئەو ئافرەتە لە ماڵەکەی خۆیدا بمێنێتەوە و دەریان مەکەن لە ماڵەکانی خۆیاندا، ئافرەتەکانیش با لە ماڵ دەرنەچن مەگەر کارێکی ناشرین و ناڕەوای ئاشکرا ئەنجام بدەن، ئەو کاتە با لە ماڵ نەمێنن و بچن بۆ ماڵی مەحرەمێکیان. ئا ئەوەیە سنووری خودا لەبارەی تەڵاقەوە، ئەوەی لە سنووری خودا بترازێت ئەوە ستەم لە خۆی دەکات، ئەی ئیماندار تۆ نازانیت لەوانەیە دوای ئەو تێکچوون و ساردییە خودای گەورە بارودۆخێک پێش بهێنێت کە ئاشت ببنەوە و ڕێک بکەونەوە بۆیە نابێت لە ماڵ دەرچن. ومن یتق اللە یجعل له مخرجا کاتێک گەیشتنە ماوەی دیاری کراوی خۆیان دوای یەک یا ئەو دوو تەلاقە کە خواردویانە ئینجا بیان هێڵنەوە لای خۆتان هاوڕێ لەگەڵ ڕەفتار و هەڵسوکەوتی چاکدا یاخود وازیان لێبهێنن و لێیان جیا ببنەوە لە سێ هەم جاردا کە تەلاقتان خوارد بە شێوەیەکی جوان کە مافیان پارێزراو بێت لە کاتی جیابوونەوەی یەکجاریدا با دوو شایەتی دادپەروەر و خوداناس لە خۆتان لە نێواندا هەبێت و ئامادەی شایەتی ببن و بیپارێزن بۆ خودا و لەبەر خودا، بەوەی کە باسکرا ئامۆژگاری دەکرێت ئەو کەسەی باوەڕ بە خودا و ڕۆژی دوایی دەهێنێت، جا ئەوەی لە خودا بترسێت و پارێزکار بێت ئەوە خودا دەرووی لێدەکاتەوە. ئەو ئافرەتانەی کە نائومێد بوون لە عادەتی مانگانە لە هاوسەرەکانتان ئەگەر کەوتنە گومانەوە کە ئاخۆ عادەتی مانگانەیان مابێت یان نا ئەوە سێ مانگ چاوەڕێ بکەن هەروەها ئەوانەشی کە بەهۆی کەم تەمەنیەوە هێشتا نەکەوتونەتە عادەوە ئەوانیش سێ مانگ چاوەڕێ بکەن ئەو ئافرەتانەی کە تەلاقێک یا دوانیان ماوە بە گوێرەی تواناتان جێگە و ڕێگەیان بۆ دابین بکەن لای خۆتان نەکەن ئازاریان بدەن و تەنگە تاویان بکەن و زۆریان بۆ بهێنن خۆگەر سکیان هەبوو ئەگەر سێ تەلاقەش درابوون هەر بەخێویان بکەن و مەسرەفیان بچێشن هەتا سکەکەیان دادەنێن خۆ گەر هاتوو منداڵەکەیان بە شیر گۆش کرد و بە خێویان کرد ئەوە حەقی خۆیان بدەنێ دەکرێت بە شێوەیەکی جوان و چاک ڕاوێژ لە ناو یەکدا بکەن بۆ بەخێوکردنی منداڵەکە خۆ گەر پێک نەهاتن و ناکۆک بوون ئەوە دەکرێت ئافرەتێکی تر منداڵەکەی بۆ بەخێو بکات و شیری پێ بدات جا ئەوەی دەوڵەمەندە با بە گوێرەی دەوڵەمەندیەکەی بەخشندە بێت، ئەوەشی کە کەم دەستە و هەژارە با لەوە ببەخشێت کە خودا پێی بەخشیوە، چونکە خودا بە گوێرەی دارایی هەر کەسێک داوای بەخشین دەکات، دڵنیاش بن کە خودا دوای تەنگانە هەرزانی دەهێنێت، دوای ناخۆشی خۆشی دەهێنێت. سەرنجامی کار و کردەوەی خەڵکی ئەو شوێنانەش زیانێکی گەورە بوو، ئەویش ئەمەیە کە لە قیامەتیشدا خودا سزای بەئێشی لەناو دۆزەخدا بۆ ئامادە کردوون. دەی کەواتە ئەی ڕۆشنبیرەکان، ئەی ئەوانەی باوەڕتان هێناوە، لە خودا بترسن و پارێزکار بن و هەروەها پێغەمبەرێک کە ئایەتە ڕوونەکانی خوداتان بەسەردا دەخوێنێتەوە تا ئەوانەی کە باوەڕیان هێناوە و کردەوە چاکەکانیان ئەنجام داوە لە تاریکاییەکان دەریان بهێنێت و ڕزگاریان بکات و بیانخاتە ناو نوور و ڕووناکییەوە جا ئەوەی باوەڕ بهێنێت بە خودا و کردەوەی چاک ئەنجام بدات ئەوە دەیخاتە باخەکانی بەهەشتەوە کە چەندەها ڕووبار بە ژێر درەخت و بە بەردەم کۆشکەکانیدا دەڕوات و